ە لەم مانگەدا ڕۆژوو گردن تیایدا کارێکی زۆر چاکە ئەجرێکی زۆری هەیە سەدەقە کردن تیایدا عیبادەت کردن تیایدا بۆ ئەوەی زیاتر مسلمان خۆی حازر بکا بۆ مانگی ڕەمەضان خوای گەورە و میهرەبان بیکا بە قسمەتمان مانگی شعبان پێغەمبەر صلی الله عليه وسلم لە صحیح ترغیب و ترهیبدا فەرمێت يطلع الله إلى جميع خلقه ليلة النصف من شعبان يا ينزل الله تبارك وتعالى إلى السماء الدنيا خواهي قولوا مهربان سيري همو عبدكاني أكاد لشوي بانزي شعبانا وە لە ڕیوایەتێکی تردا خوای گەورە و میهرەبان دائەبەزێتە ئاسمانی یەکەم دابەزینێک ئیمانمان پێیەتی و یەلیق بجلاله دائەبەزێتە ئاسمانی یەکەم سەیری هەموو مەخلوقاتەکە سەیری هەموو عەبدەکانی ئەکا خوای گەورە و میهرەبان فیغفر لجمیع خەلقه لە هەموو عەبدەکانی خۆشە بێت شەوی پانزەی شەعبان دێتە ئاسمانی یەکەم خوای گەورە یەطەلع دەرەچێ بەسەر هەموو خەڵکیە سەیری هەموو خەڵکیەکە لە هەمووی خۆشە بێت ئللا لە دوو کەس خۆش نابێت لمشرکین ئەو کەسەی کە شەریکی بۆخوا قەرار داوە با تەسبیحەکەیشی سێ سەد دانە بێ نەڵێ بابە بنووسن ئاگاتان لە زمانتان بێ شەریک بۆ خوا قەراردان ان الرجل ليتكلم بالكلمه پیاوی وا هەیە یەک کەلیمە قساکە لە غەزەبی خوایە تا حەفتا ساڵ بە جەهەنم ئەچێتە خوارەوە لا يلقي لها بالا هەر گوێی پێ نادا ئەو قسەیە حەفتا ساڵ بە جەهەنم ئەچێتە خوارەوە چونکە ئەوە عیبادەتە عیبادەت نابێ بۆ رسول اللە بێ صلی اللە علیە وسلم نابێ بۆ هیچ شێخێک بێ نابێ بۆ هیچ سەیدێک بێت هەموو کەسێ حرمەت خۆی بگرە ڕێز خۆی بگرە بەڵام عیبادەتی مەدەرێ حرمەت و ڕێز و تەقدیر هەیە گەورە و بچووکی هەیە بەڵام وا نەکەی لە قەبرێک بترسی بلێ بەخوا ئەمە بۆ مناڵ بوون چاکە ئەمە بۆ کۆکە ڕەشە باشە بەخوا ئەمە زەرەر و قانجازی هەیە پێی کافرە بی قەسەم بەخوای گەورە يدعو مع الله إلها آخر يعني هاوارەکە تەخوا عیبادەتی خواکە بەڵام عیبادەتی کەسێکی ترشەکە لەخوا ئەترسێ بەڵام لە یەکێکی ترسەش ترسێ ئەرێ ناوێرم ئەمە غەڵەتێ بکەم بەرامبەری هەرچەنێ لێمەوە دیار نییە دوای نەک زەرەرێکم لێ بدا دائیمەن لە هەچ مەسائلێکی زۆر گەورەدا دائیمەن یا تەوحیدی تایە یا ئەوە تا بە بەرامبەرەکەی شرکی تایە بۆ خدا لە هەموو عەبدێ خۆشە بێ لە مشریک خۆش نابێ چکە ئین الله لا یغفیر ان یشرک به وعدی خوایە خوا لە مشریک خۆش نابێت ويغفر ما دون ذلك لمن يشاء إلا لمشرك أو مشاح لە مشرک خۆش نابێت و لە دوو کەسش خۆش نابێت کە قسەیان نییە پێکەوە کە بینیان تەواو نییە کە ڕق و چینە و حەسەد ها لە بینیانە لەبەر کاروباری دنیا لەبەر شتی دنیایی قسەیان نییە پێکەوە خوا بەو دوانە ئەفەرمێ، ئەنظروا هذین حتی یصطلحا، من ئەمشەو کە ساڵێکی بەسەرا چووە، ئەمشەو کە لە هەموو عەبدەکان خۆشە بم، بەڵام لەو دوانە خۆش نابم هەتا خۆیان یەکتری چاکەکەن. جا پێش ئەوەی بگەیتە ئەو کاتە خۆت چاککە. خۆت چاککە. وە حەدیسێکی تری پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەفەرمێت، کە ئوسامەی کوڕی زەید دەگێڕێتەوە وتم ئەی پێغەمبەری خوا بۆچی لە مانگی شەعباندا زۆر ئەبینم بە ڕۆژووی فەرمووی ذاک شهر تغفل الناس فيه عنه ئەوە مانگێکە خەڵکی لێی بێ ئاگایە واتە ئەم مانگە مانگی شەعبان بین رجب و رمضان لە بینی ئەو دوو مانگەیە تا وهو شهر ترفع فیه الاعمال الی رب العالمین مانگێکە ئەلەو مانگە بەتایبەت کردەوەی چاک بەرز دەبێتەوە بۆ لای خوای گەورە وأحب أن ترفع عملي وأنا صائم وحەزەکەم کردەوەکەم بەرزەوە بێت من بە ڕۆژە بووم تایدا ئەو ڕۆژە یعنی کردەوەکانم بەرزە بێتەوە بۆ لای خوددا بە ڕۆژوو بی یەعنی خسوسەن لەم هەفتەدا کەسێ بتوانێ بەڕۆژوو بێت کردەوە بۆلای خوا بەرز دەبێتەوە کارێکی زۆر چاکەو بەڕۆژوو بن بەڵام گەیە پانزەی شەعبان پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەفەرمێت اذا انتصف اذا انتصف شعبان فلا تصوموا ئەگەر پانزەی شعبان ڕۆیە شانزە ئێتر بە ڕۆژوو مەبن لەبەرەوەی خۆتان حاضر بکەن و خۆتان ئامادە بکەن